شەوی سەد و حەفتا و چوار. چیرۆکی شاشەهرەمان و قەمەر زەمانی کوڕی شەهرەزاد و تێجێڕنەوە ئەی پاشای بەختیار سەرۆک و سەردار پاشایەکە بوو سوپای پرچەکی زۆر و زەبەندی بوو وەزیر و گزیر و دەست و پێوەندی بوو وەجاخی کوێر و کوڕێکی نەبوو خەمی دوای خۆی بوو جێگرێکی نەبوو هێندە فرە بوو پەژارە و ژانی ڕۆژێکیان وتی بە وەزیرانی کە مردم ناوم کوێر ئەبێتەوە کوڕێکم نییە جێم بگرێتەوە وەزیرێکی لە وەڵام داوتی گوێمە دەرێ پاشەخوا خۆی ئاڵگۆڕکەرە هەمیشە ڕوو لە خوا بە و لێی بپاڕێوە دواتر شا دەست نوێژی هەڵگرت و دوو ڕکعات نوێژی کرد کەوتە نزاکردن بە نیەتێکی پاک و لە کانگای دڵیەوە خوا نزاکەی پەسەند کرد و کوڕێکی جوانی پێبەخشی کە وەکو مانگی چواردە بوو ناوی نا قەمەر زەمان حەوشە و حەو ڕۆژ لە وڵاتدا ئاهەنگیان بۆ جێڕا قەمەر زەمان لە ناز و نیعممەتیدا گەورە بوو تەمەنی بۆ پ ساڵان کوڕێکی شێوە و باڵا جوان باوکی بێ ئەو هەڵی نەکرد و شەو ڕۆژ لەگەڵی دابوو هێندە بە تەنگەوە هات تاکو ڕۆژێکیان لای وەزیرەکەی درکاندی کە پێی باشە تا لە ژیان داماوە خۆی ژنی بۆ بێنێ وەزیرەش هەم ئاهەنگی بوتی بەڕاستی کارێکی چاکەکەی ژنهێنان لە ڕەوشتە باشەکانە با ژنهێنانەکەی پێش وەرگرتنی دەسەڵات بێ ئەمجا شا فەرمانی دا قەمەر زەمانم بۆ بان بکەن کوڕەکەی سەری بۆ باوکی نەوی کرد وەکو ڕێزلێنانی باوکی باوکی پێیوت ئەمەوێ ژنت بۆ بێنم تا نەمردوم ئاهەنگەکەت ببینم کوڕەوتی بابەجان حەزم لە ژنهێنان نییە چونکە هێندە فێڵ و مەکر و غەدریانم خوێندوێتەوە بیستوە شاعیرێک وتوێتی گەر لە ژنانتان ئێوە پرسیارە بەندە پزیشکە ئالە و بوارە ڕووی خۆش وەفا لایە نامێنێ کە پیاو دەست کورد بوو بێپول و پارە تاکو من هڕبی گوێ لە مستی تۆن ڕەشمیان کردی خەمت هەزارە ئەم جاوتی گەر بشم کوژن ژن ناهێنم کە باوکی ئەمەی بیست دنیای لا تاریک بوو خەم دایگرت چونکە هێندەی خۆشەویست دڵی ناهات ڕووی لێ گرش بکە بەڵکو و دڵی دایەوە ئەمە ئاوا قەمەر زەمانیش ڕۆژ دوای ڕۆژ شەوق و شەمترە بوو تاکو ساڵێک شەهرەمان شا ئارام بوو خۆی گرت سەیری کرد کە زمان پارا و شۆخ و کارا و پیاوترە بێ مانگی چواردە شەرم لە جوانی کوڕەکەیەکە باڵای ئەڵەی دار حەیزەرانە جوانی شەقایقی نعمانە ئەم هۆنراوەیان پێدا هەڵداوە هەرکەس بی بێنێ پەنایەزدانە بۆ ئەو کڵێسە و دیمەنە جوانە بۆنی لێوانی هەنگوینی ساغە مرواری بەندە ئەو ڕیزەدانە لە نێوچوانی نووسراوەکەوە سەرگوڵی جوانی هەموو جیهانە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو شەوی 1970. شەهرزاد وتی ساڵێک تێپەڕی دیسان پاشا قەمەر زەمانی بان کرد و پێیوت کوڕەکەم تاکەی بە قسەم ناکەیت کوڕەکە کڕنووشی بۆ بردووتی چۆن بە قسەت ناکەم لە کاتێکدا خوا فەرمانی داوە کە گوێڕایەڵتان بین شاشە هەرمان وتی کوڕم ئەمەوێت پێش مردنم ژنت بۆ بێنم فەرمانڕای وڵاتت بدەمە دەست قەمەر زمانی ژووتی بابە گیان منیش پێم وتی بشم کوژن ژن ناهێنم چونکە کتێبی زۆرم لەسەر ژنان و فڕوفێڵیان خوێندوەتەوە شەهرەزاد وتی کە شەهرەمان ئەمەی بیست سەری سوڕما بەڵام هێندەی کوڕەکەی خۆشەویست لی توڕە نەبوو کەمێ بەسەری داهات کە دەوروبەری چۆڵ بوو وەزیری بان کردە لا و لی پرسی چی بکەم باشە تۆش پێت باش بوو پێش فەرمان ڕەوای کردنی وڵات ژنی بۆ بێنم ئەوە چەند جارێک پێڵێم بە گوێم ناکە ڕێەکم بۆ دابنێ وەزیر وتی ئەمساڵیش با بڕوا ساڵی داهاتوو ڕۆژێک لە نێو وەزیران و پیاوانی مەملەکەت و دەست و پێوەنداندا بە گیری بێنە و پێی بڵێ ئیدی لە نێو ئەو هەموو خەڵکەدا ڕووگیرە بێت و بەقسە تەکا شا شەهرەمان کە ئەم ئامۆژگاری بیست زۆر دڵی خۆش بوو شاباشێکی باشی وەزیریشی کرد ئێدی شا ئارامی گرت ساڵ تێپەڕی کوڕەکەشی تەمەنی نزیکەی بیست ساڵێک بوو، تا ئەهات کوڕە شۆخ و شەنگ و جوانترە بوو. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بۆیە بێدەنگ بوو. تا ساڵ وەرگەڕایەوە ڕۆژی ساڵیادی دامەزراندنی دەوڵەتاتەوە وەزیران و پیاوانی بەدەسەڵات و دۆستان و دەست و پێوەندان خۆیان گەیاندە دەرباری شا و ئاهەنگی شاهانە دەستی پێکرد ئەمجا ناردێ دوای قەمەر زەمانی کوڕی کە ئامادە بوو لەو کۆڕەدا ڕووی تێکردوتی کوڕە شیرینەکەم ئەمەوێت لە نێو ئەم پیاو ماقۆڵانەی دەوڵەتدا ڕوود لێ بنێم کە ژن بێنی زۆر حەزەکەم پێش مردنم کیژە شازادەیەکت بۆ داوا بکەم قەمەر زەمان کامەی بی سەری داخست کە سەری بڵند کرد هەڵەشەیی هەرزەکاری دایگرت وتی تۆ پیرێکی خەرەفاوی ئەی دوو جاریدی پێت نەوتم و منیش نەموت بشم کوژیت ژن ناهێنم؟ شا شەهرەمان کە ئەو هەڵە و هەڵەشەی و هەڵچوونەی لە نێو ئەو هەموو خەڵکە دابینی زۆر تەریق بۆوە بۆیە فەرمانی دا بیگرن دەستی ببەستن دەست و پێوەندان هەرزوو گرتیان و قۆڵبەستیان کرد و هێنانە بەردەستی پاشا کوڕەش سەری نەوی کرد بوو ئارەقێکی زۆری کرد بۆوە شاوتی هاوار بە ماڵت تۆ چۆن وێراد لە نێو ئەو هەموو پیاوە گەورانەدا لە من هەڵبگەڕێتەوە دیارە کەس نەبووە پەروەردەیەکی باشت بکە لە خۆت ناپرسی هەر کەسێکی دیەم ڕفتاری بنوانایە چەند ناشرین بوو ئەمجا شا فەرمانی دابیبن بیخەنە قولەیەکی شارە و بەندی بکەن ئەوانیش خستیانە قولەیەکی کۆن و شوێنیان بۆ پاکردەوە و پێستەیەکیان بۆ ڕاخست هێندە تاریک بوو چرا و مۆمیان دایە دەرگاوانیان بۆ دانا و خزمەت کاریان بۆ ئامادە کرد کوڕە زۆر پەشیمان بۆوە لەو هەڵەی لە کاتێکدا پەشیمانی دادی نەدا لەبەر خۆیەوە کچان و ژن هێنان و ئافرەتی خائینی بەر لەعنەتدا خۆزگە بە گوێم بکردایە و ژنم بهێنایە لەم بەندیخانە تاریک و پیس و پۆخڵە باشتر بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی سەد و حەفتا و حەوت. شەهرەزاد وتی قەمەر زەمان لەوێ بوەستێ و با بچینەوە لای شا شەهرەمان ئەویش ئەو ڕۆژەی وەکو ڕۆژانی پێشوو بە حکومڕانی بەسەر برد کە ئێوار هات وەزیری بان کردە لاو و پێیوت وەزیر ئەوە بزانە تۆ بوویتە هۆی ئەم ئاڵۆزیەی من و کوڕەکەم ئەبێ دێستاش تەکبیرم بۆ بکەی چی بکەم وەزیر وتی واز لە کوڕەکەت بێنە با پ ڕۆژ بن بێ دواتر فەرمان بدە بیهێنە بەردەمت ئەمجا فەرمان بدە ژنی بۆ بێنن ئەم جارە قسەد ناشکێنێ ئەو شەوە بەدڵێکی تەنگ و نیگەرانەوە نووس چونکە تەنیا ئەو کوڕی هەبوو زۆری خۆشەویست شەوانی تر باڵیە کردە سەرینی ئینجا خەوی لێکەوت ئیدی هەرچەند ئەم دی و ئەو دیوی کرد تا بەرەبیان خەوی لێ نەکەوت کاتێک فرمێسک بە چاوانیدا ئاهاتە خوارێ ئەم شێرەیەوت شەوم درێژە نەیاریش بێخەم دڵ بە ترپەیە و ناڵەی پڕ بە دەم شەوم بە خەمم درێژە کێشە حەز بە گزنگی بەرەبەیان کەم ئەستێران هێندە بێ جوڵە و ماتن ئەڵێ خولگەیان گیر بە ئەستەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی وەرن باشە هەرەمان شاب جێ بهێڵین بچین بۆ لای قەمەر زەمان ئێوارە هات و قولە تاریک بوو خزمەتکار فانۆس و مۆمی داگیرسان کە خواردنی بۆ دانا کەمێکی خوارد شەو لە دڵی خۆیدا کەوتە سەرزەنشتی خۆی وتی نەفسی بۆگەن نەتزانی مرۆڤ بەندەی زمانی خۆیەتی زمان مرۆڤ تووشەکە ئەم شعرەی وت کەسێ زمانی خلیسکە ئەمرێ پێی بوو زیندووە و بەرگەشیەگرێت کە دەمی هەڵنووت سەری تیاچووە چاک ئەبێتەوە هەڵنووت لە گرێ کە لە خواردن بۆ خزمەتکار ئاوی بۆ هێنا و دەستی شت دواتر دەستنوێژ هێڵگرت نوێژی ئێوارە و خەوتنانی کرد ئەمجا لەسەر جگەکەی دەستی کرد بە قورآن خوێندن سوورەتی بەقەرە و ئال عمران و یاسین و ڕەحمان و تەبارەک و ملک و ئەخلاص و هەردوو مەعوزەتەکەی خوێن دەستی کردە نزا و پاڕانەوە، ئەمجا وتی، اعوذ باللە و چووە سەر بەڕە ئەتڵەسە گرانبەهاکە، کە هەردوو ڕووەکەی ئاوریشم چنی عێراقی بوو، سەرینێکی خستە ژوور سەری، کەلەپەڕی باڵندە بوو، خۆی ڕووت کردەوە و پۆپەشمینێکی تەنکی دا بەخۆیدا، لە جوانیدا لە مانگی چواردە چوو فانۆسێک لە پێینی و مۆمێک لە ژوور سەری داگەی سابوو تاکو و سەیەکی شەو نووست بێەوەی بزانێت لە غەیبدا ئاگای غەیبزان چقە دەرێکی بۆ ئامادە کردووە ئەو قلە و هۆڵە ساڵانێکی زۆر بوو چۆڵ و هۆڵ بوو بیرێکی تێدا بوو جنۆکەی نەوەی شەیتانی تێدا بوو کە ناوی مەیمونەی دمریاد بوو ئەمەیش پاشایەکی ناسراوی جنۆکەکان بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کاتێ قەمەر زەمان تاکو و سەیەکی شەو نووست ئەو جنۆکەش لە بیرە ڕۆمانەکە هاتە دەر و بڵند بۆ و گوێ گرت سەیری کرد قولەکە کە جاران تاریک و نوتەک بوو ڕووناکی تێدایە ئەمیش دەمێکە لێرەژی لە دڵی خۆی داوتی شتی وام لێرە نەدیوە زۆر سەری سوورما بەرەو ڕووناکیەکە چوو بینی خزمەتکارێک لە بەردەرگا نووسووە چووە ژوورەوە بینی کەسێک نووسووە و فانۆسێک لەبەر پێیدا و مۆمێک لە ژوور سەریدا داگیرساوە مەمونەی کچی دمریات کە ئەو مرۆڤە جوانەی بینیوتی سبحان الله و تەبارەکە الله ئەحسن الخالقین سەعاتێک سێری کرد خێرا خێرا ئەیوت لا اله الا الله لەو جوانی و شۆخ و شەنگە لەبەر خۆی وتی نەزیانی پێگەێنم نەئهڵم ئازاری بدەن خۆمەکەمە قوربانی ئەو شۆخە بەڵام ئەمە چۆن کەس و کاری دڵیان هاتۆ لێرە دای بنێن خۆجنۆکەیەک یان دێوێک بیبینێ دەستی لێوەشێنێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 1970. دهنش. شەهرەزاد وتی ئەم دێوە سەرچەفەکەی دایەوە بەسەر قەمەر زەماندا ئەم جادای لە شەقەی باڵ و بڵند بۆوە کەوتە چاودێریکردنی قولەکە و بووە پاسەوان داهاتە خوارەوە گوێی لە لەرەی باڵەفڕە بوو کە گەشتە شوێنی دەنگەکە سەیری کرد ئەوە دێوە دهنەشە پەلاماری دا کە دهنەشیش ناسیەوە، ئەمە مەیمونەی شای دێوانە زۆری لێ ترسا و گیانی هاتە لەرزین، بۆیە هانای بۆ هێنا وتی، سوێندت بە ناوی گەورە و تەلسمی نەخشی سەر مستیلەی سولەیمان ئەدەم کە بەزەیت پێما بێتەوە و ئازارم نەدەی. مەیمونەش وتی، بە ناوێکی گەورە و پیرۆز سوێندت دام، بەڵام مەلعونە بێت پێم بڵێت کە ئێستا لە کوێ و هاتووی؟ ئەویش وتی لەو پەڕی وڵاتی چینەوە و بەنێو دورگەکان دەهاتوم و هەواڵی شتێکی سیرت پێڵێم کە ئەم شەو بینیومە ئەگەر بۆت دەرکەوت کە قسەکەم ڕاستە بێت بەڵگەنامەیەکم بدەیتێ کە ئازادت کردوون بۆەوەی ئیدی دێ و درنج و جنۆکەی سەر و خوار و ڕۆچ و دەست نەهێنە ڕێگام مەمونەوتی مەلعونی درۆزن ئەمشەو چیت دیوە؟ ئەزانم ئەتەوێت لە ژێر چنگم دەربچی درۆم بۆ نەکەیت سوێن بە نەخشی مۆرکراوی سەر مستیلەی سولەیمانی داود سڵاوی خۆیان لێبێ گەر درۆ بکەی ئێسقانەکانت تێگەشکێنم و پێست دەکەنم دەهنەژووتی مەرجەکەتم پەسەندە ئەم جاوتی کە هاتم بە وڵاتی چیندا بە نێو چەند دەریا و دورگەی بەریندا بە نێو حەو کۆشکی باڵا و ڕنگیندا کچە شایەکم بینی کە ڕەنگە یەزدان لەوە شۆخ و شەنگتر و جوانتری دروست نەکردبێ جوانێک زمانم لەنگە لە پیاهڵدانی مەمونە کەمەی بیست سەری سوڕما دەهنەش لەسەری ڕۆشتوتی باوکی پاشایەکی توانای بێباک شەڕەنگێز و سوارچاک لە تاریکی ناگەڕایەوە نەترس لە تیاچوون لە مردن چونکە ملهڕ و شەڕباز بوو زۆر بە خۆناس بوو، خاوەن لەشکر و سوارە و سەرباز بوو، خاوەنی دورگە و ناوچەی پان و پۆڕ بوو، شار و دێیەکی بێ ئەندازە، پاشایەکی بە خۆناس. ئەم پاشایە کیژۆڵە بێوێنەکەی زۆر خۆشەویست، سامانێکی زۆری خەرج کرد لە پێناوی دروست کردنی حەوت کۆشکدا، یەکێکیان لە بلور و ئەوی دی لە مەڕمەڕ و سێیەم لە ئاسنی چینی، چوارەم بەردی بەنرخ پێنجەم لە تەختە و قەدی درەخت کۆشکی شەشەم لە زی و حوتەم لە زێر هەر حوت کۆشکەکە بە فەرش و پێداویستیەکانی کۆش ڕازابوونەوە ئەمجا ئامۆژگاری کیژۆڵی کردبوو بە درێژەی ساڵەکە لە حوت کۆشکەکە دابنیشێ کیژۆڵەکەیش ناوی بدور بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ و بۆ ئێ بێدەنگ بوو. شەوی 1970. شەهرەزاد جێڕایەوە دهنهش وتی کە ناوبانگی شۆخ و شەنگی ئەم کیژە بڵاو بۆوە، زۆرێک لە پاشایانی مەملەکەتانی دەوروبەر ناردیانە داخوازی، کیژە بێزار بوو بە باوکی وت، بە نیاز نیم شوو بکەم، ئەوەتا خاتوون و فەرمانڕەوا و پاشام، من فەرمان بەسەر خەڵکدا ئەدەم و نامەوێ کەس فەرمان بەسەر مندا بدا. چەندە ئەم کیژە شێلگیر بوایە داخوازیکاری زیاترەبوو، چەندین جار لە وڵاتانی چینەوە، دیاری و نامە بۆ باوکی هات و داخوازیانە کرد بۆیە دەیان جار باوکی پێوتەوە کیژەکە پەس بوو بە باوکی وت یەک جاریدی پێم بڵێ شوبکە مستوی شمشێرەکەمە خەمەزەی و سنگم ئەدەم بەسەر نوکەکەیدا تاکو لە پشتمەوە دەربچێ کە باوکی ئەمەی بیست ڕۆژی ڕووناکی لە بەرچاو تاریک بوو خەمی لێ هات و بەزەی بەکچەکەی داهاتەوە نەیەزانی چۆنی وەڵامی پاشای ئەو وڵاتانە بداتەوە بە کچەکەی وت کە تۆمانت لە شوو کردن گرتووە نابێت هێندە بێت و بڕیت ئەمجا دە پیرێژنی پاڵەوانی کردە چاودێری لە کۆشکدا بەندی کردوونەی هێش بچێتە ناو کۆشکەکانی دی کەوتە نامە ناردن و وەڵامدانەوەی ئەو پاشا و میرانەی نردبیانە خواز بێنی و پێی ڕاگەاندن کە کچەکەی شێت بوو و ئەمیش بەندی کردووە وای پیشاندا کە لە کچەکەی نیگەرانە ئەمجا دەهنەشە دێ و بە مەمونە دێی وت سوێند دەدەم وەرە لەگەڵما با پیشانت بدەم کە چەندە جوان و شۆخ و شەنگە دوای ئەوە ئەمکەیتە کۆیلە ئەم کوژی چیم لەکەی بیکە دەهنەش دێ و باڵەکانی نەوی کرد و مەمونەی بەرەو خوار برد و تفێکی لێ کردوتی کچی چی و جوانی چی وەرە بەلای منەوە ئەم شەو یەق قۆز و جوانم دیوە لە خەویشدا بیبینی ئەبورێیتەوە کە دێوەکە ئەمەی بیزوتی ئەی بەسەرهاتی ئەم کوڕە چییە ئەژوت ئەم کوڕە هەمان کێشەی ئەو کچەی هەیە کە باسیەکەی جەنابی مانی گرتووە لە ژنهێنان و باوکی لی تووڕە بووە و لەم قولەی کە منی تێدا ئەژیم بەندی کردووە ئەمی ژووتی دەی باشە کوڕەکەم پیشان بدە چونکە من بڕوا ناکەم لە جیهاندا کچێکی دیوە جوان هەبێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی سەد و هەشتا و دوو. شەهرەزاد گێڕایەوە مەیمونەوتی مەلعونی درۆزن نەک بەترین دێو من لەوە کۆڵمەوە چونکە جوانی وەکو ئەم کوڕە لەم دەوروبەرە دانیە ئەمجا ئەموتی توخوا وەرە با بچین شابدور ببینین ئەم جادێنەوە ئەم کوڕێش تەماشاکەین مەمونە دێوتی زۆر باشە بەڵام گرەوی لەسەرەکەین ئەگەر کچەکەی تۆ باسیەکەی جوانتر بوو ئەوە من دۆڕابێتم ئەگەریش کوڕەکەی لەمڕ من جوانتر بوو ئەوە تۆ دۆڕابی دهنشی بردە لای سەری کوڕەکەوە ئەمجا دەستی برد سەرچەفەکەی لەسەر قەمەر زەمان لادا وتی مەلعون سەیری بکە و شێت نەبە دهنش زۆر سەیری کرد ئەم جاوتی بەڕاستی هەرچیەکەت وت و حەقی خۆتە بەڵام بەڕاستی ئەم هەموو جوانی و شەنگ و شۆخی و باڵایە هەڕێک وەکو هی ئەو کچەوایە کە من باسیەکەم هەر ئەڵەی لەتی یەک سێون کە مەیمونە دێو ئەمەی بیست بەرچاوی هێندەی تر تاریک بوو زۆر توڕە بوو بە هەموو هێزی باڵێکی دا بەسەر دەهنەشدا کە هێندەی نەمابوو بیکوژێ ئەم جاوتی مەلعون سوێندم خواردووە بێت هەر ئێستا بچیت ئەو بدورە کیژە جوانەکەی خۆت بێنیت بۆ ئێرە ناهێڵن لە خەوڕابن بەلای یەکەوە پاڵیانەخەین تاکو بەراوردیان بکەین بە یەک گەر بە قسەم نەکەی هەر ئێستا بە پریشکی ئاگرم ئەتسووتێنم پارچە پارچە تەکەم و فرێتە دەم و ئەتکەمە عیبرەت بۆ خەڵک دەهنەژووتی جا ئەوەی بۆ چییە هەر ئێستا چونکە ئەزانم کچەکە لەم جوانترە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەوی سەد و هەشتا و سێ. شەهرەزاد وتی دێودەهنەژد دای لە شەقەی باڵ و دێ و مەیمونیش بەدوای دا بۆ پارێزگاری کردنی. سەعاتێکیان پێچوو، ئەمجا کچیان هێنا و هاتنەوە، کراسێکی بوندقی تەنکی دوو ڕێزە چنراوی دەزووی ئاڵتوون جوانترین چنینی پێوە بوو، خستیانە تەنیشتی قەمەرزەمان. سەری داپۆشراوی هەردووکیان لادا. ئەدووت دوانن. ئەمجا دەهنەژووتی، کچەکە جوانترە. دێو مەمونەش وتی نەخێر کوڕەکە جوانترە دەهنەش ئەوە تۆ چاو دڵت نابینێ جیاوازی لاوازی و قەڵەوی ناکەی ڕاستی ناشاردرێتەوە سەیری ئەم جوانێ بکە ئیدی قسەیانە کرد و کەسیان نیانەتوانی قەنەعات بەویدی بکە مەمونە دێ و شیڕاندی بەسەر دەهنەشە دێودا خەریک بوو بیکوژێ ئەم جا دەهنەژوتی وەرە باەکێک بکەینە دادوەر و ڕای ئەو پەسەند بکەین مەمونەژوتی پەسەندمە ئەمجا دەهنەش باڵەکانی دا بە زەویدا دێوێک هاتە دەرەوە کوڕ و لارکوێری چاو داقلیشا و حەو شاخی بەسەرەوە و چوار پرچی شۆڕەوە بوو تاکو و پاژنەی پێی دەستەکانی درێژ و لاقەکانی وەک کۆڵەکەی ناوەڕاستی کەشتی نینۆکانی وەکو شمشێر پاژنەکانی وەکو پاژنەی کەرە دەریا کە لە زەوی هاتە دەر و مەیمونەی دێوی بینی کڕنوشی بۆ بردووتی گەورم شازادە چی دەوێ؟ مەیمونەش وتی، ئەی قش قش، ئەمەوێت ناو بژیوانی من و دەهنەشی مەلعون بکەی. ئەمجا چیرۆکەکەی بۆ گێڕایەوە. قش قش سەیری ڕوخساری کوڕە و کچەی کرد، بینی هەردووکیان بە هێندەی یەکتری شەنگن. سەری سوڕما وتی، بەو خوایە هەر چەند سەرنجە دەم لە جوانیدا وەکو یەکن. گەر ڕاستانەوێ بە هێندەی یەکتری جوان و شۆخ و شەنگن. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو.